ئەو زاتەی کە هەموو ئاسمانەکان و زەوی مڵکی ئەوە و هەر ئەو خاوەنیانە کەسیشی نەکردووە بە ڕۆڵەی خۆی و کەسی نەکردووە بە شەریک و هاوبەش لە مەودای مڵک و دەسەڵاتیدا هەموو شتێکی دروست کردووە بە ئەندازە و قەبارە و شێوە و تام و بۆن و ڕەنگ و جیاوازی هەمەجۆر هەتا دوایی انه کان غفورا رحیما تۆ ئەی محەممەد بڵێ ئەو زاتەی ئەم قورآانەی دابەزاندووە بە هەموو نهێنیەک دەزانێت لە ئاسمانەکان و زەویدا هەر ئەویش هەمیشە و بەردەوام لێ خۆش بوو مێهرەبانە. لە حاڵێکدا ئەو زاتە مەزن و پیرۆزە زاتێکە ئەگەر بیەوێت زۆر لەوەی کە خوددانەناسان باسی دەکەن چاکترت پێدەبەخشێت باخ و باخاتی جوان و ڕازاوت هەر لە دنیادا بۆ دەڕخسێنێت کە چەندەها ڕووبار بە ژێر درەختەکانیدا دەڕوات هەروەها کۆشک و تەلاری بەرز و بڵندت پێدەبەخشێت کان علی ربک وعدا مسئولا لەو بەهەشتەدا هەرچی داوای بکەن بۆیان ئامادەیە هاوڕێ لەگەڵ ژیانی نەبڕاوەدا ئەوەش بەڵێنێکە لەلایەن پەروەردگارتەوە و خۆی بەرپرسیار کردووە لێی ڕۆژێک دێت خودا بێباوەڕان کۆدەکاتەوە و هەموو ئەو شتانەش کە لە جیاتی خودا دەیان پەرست ئەوسا خودا ڕوو بە پەرستراوەکان دەفەرموێت ئایا ئێوە ئەو بەندانەی منتان گومڕا کرد یا خۆیان ڕێبازی ڕاستیان وێڵ کرد و گومڕابوون. لە وەڵامدا دەڵێن، خودایە! پاکی و بێگەردی بۆ تۆیە، هەرگیز ڕەوا نییە ئێمە جگە لە تۆ کەسێک یا شتێکی تر بپەرستین یا بیکەینە پشتیوان و یاوەری خۆمان، بەڵام تۆ ناز و نیعمەتت بەو خەڵکە گومڕایە و باو و باپیرانیان بەخشیبوو، ئیتر هەموو یاداوەری و یادخستنەوەیەکیان فەرامۆش کرد و بوونە قەومێکی بێخێر و تیاچوو. لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا بەڕاستی گومڕا و وێڵی کردم لە بەرنمەی خوددا دوای ئەوەی کە پێم ڕاگەیەنرا بوو شەیتان هەمیشە و بەردەوام هانی مرۆڤ دەدات بۆ گوناه و تاوان لە کاتی تەنگانەشدا پشتی بەردەدات. ئەو تاوانبارانەی دژایەتی بەرنامەی خودا دەکەن لەسەر ڕوخساریان چێژ دەکرێن بۆ دۆزەخ و تێیدا کۆدەکرێنەوە ئەوانە ناخۆشترین جێگەیان هەیە چونکە گومڕاترین ڕێبازیان کاتی خۆی گرتبووە بەر ولقد آتينا موسى الكتاب وجعلنا معه أخاه هارون وزيرا خۆ گەر بمانویستایە بۆ هەر شار و شارۆچکەیەک پێغەمبەرێک و یاد خەرەوەیەکمان ڕەوانە دەکرد. فلا تطع الكافرين وجاهدهم به جهادا كبيرا تۆ ئەی پێغەمبەر بەردەوام بە لەسەر گەیاندنی پەیامەکەت و بەگوێ بێباوەڕان مەکە و ملکەچیان مەبە و بەم قورآانە هەوڵ و کۆشش و خەباتێکی گەورەیان لەگەڵدا بکە. هەرەوزاتەیەک کە لە ئاوی مەنی بەشەر دروست دەکات لەوەو دواش زۆربەی پێکهاتەی لەشی هەر ئاوە و کردویەتی بەهۆی خزمایەتی لە ڕێگەی پیاوەوە کۆمەڵێک خزم دروست دەبێت هەروەها لە ڕێگەی ئافرەتەوە کۆمەڵێک بێگومان پەروەردگاری تۆ بەردەوام دەسەڵاتی بێسنوورە لە هەموو بوارێکدا. الرحمن فاسئل به خبیرا ئەو زاتەی کە ئاسمانەکان و زەوی و هەرچی وا لە نێوانیاندایە لە ماوەی شەش ڕۆژدا دروستی کردووە لەوە و دوا لەسەر عەرش و تەختی فەرمان ڕەوایی وەستاوە خدا پەروەردگارێکی مهرەبانە جا بۆ تێگەیشتن لە وردەکاری و گرنگی بەدیهێنراوەکانی لە جیهانی ئەستێرەکان و کۆمەڵی خۆر و ئادەمی زاد و گیان لەبەران و ڕوەک و هەتا دوایی کاتێک بە خودا نەناسان بوترێت سوژدە ببەن بۆ خدای مێهرەبان ئەو نەفامانە بە سەرکەشیەوە دەڵێن ڕەحمان چێە خدای مێهرەبان کامەیە ئایا سوژدەبەرین بۆ کەسێک کە تۆ فەرمانمان پێدەدەیت تا بێت فەرمانی خدا زیاتر ئەوانە تەرە و وێڵ دەکات هەروەها بەندەکانی خودای میهرەبان ئەوانەن کە کاتێک ماڵ و سامانیان دەبەخشن و خەرجی دەکەن نە زیادەڕەوی تێدا دەکەن و بەزایی دەدەن نە دەست نوقاو و ڕەزیلیشن بەڵکو لەو نێوانەدان مامناوەندین و لە شتی بەسووددا بەکاری دەهێنن والذین لا یدعون مع الله إلها آخر مەگەر ئەو کەسەی کە تەوبە بکات و باوەڕ بهێنێت و کار و کردەوەی چاک ئەنجام بدات ئا ئەو جۆرە کەسانە خودا کار و کردەوە خراپەکانیشیان بۆ دەگۆڕێت بە چاکە چونکە هەمیشە و بەردەوام خدا لێ خۆش بوو مێهرەبانە بەرامبەر خەڵکی بەگشتی و ئەو جۆرە کەسانە بەتایبەتی ومن تاب وعمل صالحا فإنه يتوب إلى الله متابا بەندەکانی خودای میهرەبان ئەوانەشن کە شایەتی ناحەق نادەن، هەرگیز لە شوێنێکدا ئامادە نابن کە شایەتی ناحەقی تێدا ئەنجام دەدرێت و یان درۆی تیادا دەکرێت، کاتێکیش بەلای گەمە و گاڵە و چەپۆکانی نەفاماندا تێدەپەڕن بە هێمنی و لەسەرخۆیی و سەربەرزیەوە تێدەپەڕن. تۆ ئەی محەممەد پێیان بڵێ، خەڵکینە، پەروەردگارم هیچ گوێتان پێ نادات و نرختان بۆ دانانێت ئەگەر دوعا و نزا و خواپەرستیتان نەبێت، کەچی زۆربەتان هەر پێغەمبەر و قورئانتان بە درۆ زانی، ئەگەر بەردەوام وا بن ئەوا سزا و تۆڵەی خودایی لە ئاییندەدا یەخەتان پێ دەگرێت و لە کۆڵتان نابێتەوە.